بەو بۆنەیەوە لە خوا داوا ئەکەم ئەم ساڵە بێتە خێرو بەرەکەت، خوا بیکا بە ساڵی خێرو بەرەکەت بۆ سەرجەم موسڵمانان و بۆ گەلی کوردی موسڵمان و خوای پەروەردگار بیکاتە ساڵی ئاشتی و ئارامی و سەرکەوتن و لە هەموو بەڵا و ئافات و موسیبەتێک ئێمە و سەرجەم مرۆڤە بەکەڵکەکان و موسڵمانان بپارێزێت. هەزار و چوار سەد و سی و نۆ ساڵ لەمەوپێش، مرۆڤێکی گەورە لە شارێکی گەورەوە هەنگاوی هەڵنا و کۆچی کرد بۆ وڵاتێک دوور لە زێدی خۆی بۆ ناو خەڵکانێک خزم و خوێشی نەبوون 400 کیلۆمەتری بڕی بە ترس و لەرزەوە لە کاتێکا ئەمری ئەعدام بۆ خۆی و بۆ هاوەڵەکەی دەرکرابوو خەڵاتی سەد حوشتر ئامادە کرابوو بۆ ئەو کەسەی کەوا ئەتوانێ ئەم دوو نێچیرە بەرز و بەڕێزە بهێنێتەوە بۆ قورەیش بە زیندووی یا بە مردووی بەڵام خوا ئیشی هەیە و کاری خوا پڕ حیکمەتە ان اللە بالغ امره خوای گەورە ئیشی خۆی دەگەیەنێتە جێ بەڵام خەڵکی نازانن بۆیە هەنگاوەکان تەواو بوون سەفەر و ترس و لەرز تەواو بوو، رسول اللە محمد المصطفی صلی اللە علیه و سلم لە شاری مەککەی پیرۆز و لە پەنا بەیت لە حجری ئیسماعیل لە ئاوی زەمزەم لە بەردە رەش لە تەواف لە سەفا و مەروا دەرچوو بۆ مەدینەی یەثرب تا بێ بە مەدینەی منەوەرە ئەوانەی مەککە مام و ئامۆزا و خاڵ و پوور و خزم و دراوسێ بەردبارانیان ئەکرد و شێتە و درۆزن و جادوویان پێ ئەوت ئەوانەی مەدینەش طلع البدرویان بۆ ئەوت و و چەپکە گوڵ و گوڵبارانیان ئەکرد بەڵێ ئەم سەروەرە هیجرەتی کرد و مەککەی بەجێهێشت، گەورەترین، پیرۆزترین، شار و ماڵی خوا کە کەعبە و مەسجدولحەرامە لەپێناو هەدەفێکا، بۆ ئامانجێک، بزانین بۆچی پێغەمبەر کۆچی کرد صلی اللە علیە وسلم وە بیشزانین بۆچی پێشەوا عومەری کوڕی خەتاب خوای لێ ڕازی بێ لە لەدایک بوونی پێغەمبەر و بوون بە پێغەمبەری پێغەمبەر و ئیسرا و میعراج و جەنگی بەدر و فەتحی مەککە و هەموو ئەو ڕووداوانە زانین بۆچی کۆچی پێغەمبەری هەڵبژارد تا بێتە سەرەتای ساڵێکی تازە بۆ موسڵمانانی جیهان کە ئەوش ساڵی موسڵمانانە و ساڵی کۆچی و هیجری پێغەمبەری خوایە. کۆچکردنی پێغەمبەر صلی الله علیه و سلم کۆچ بوو لە ستەم و نادادپەروەری کۆچ بوو لە پیرۆزترین شار و خاکی خواوە بۆ شارێک تا ئەو ڕۆژە هیچ ڕەمز و پیرۆزییەکی تیا نەبوو کە شاری یەثریب بوو کۆچ بوو بۆ دامەزراندنی دەوڵەتێکی شارستانی هاووڵاتی تیایدا تەواوی مافەکانی دەست بکەوێت و هەموو ئەرکەکانیشی جێبەجێ بکا کۆچ بوو بۆ ئازادی و سەربەخۆیی مرۆڤ لە بیر و بۆچووندا لە کار و کەسابەتیدا بۆ نەهێشتنی جیاوازی چینایەتی و ڕەگەزی و نەتەوەیی و ئاینی و سیاسی بەڕێزان پێغەمبەری خوا صلی اللە علیه وسلم کۆچی کرد خاک و ماڵ و موڵکی بەجێهێشت تا بتوانێت بە ئازادی بە سەربەستی بڵێ خەڵکینە هەموو هەموومان لە نێر و مێیەک دروست بووین. کەس فەزڵی نییە بەسەر کەسا، کەس باشتر نییە لە کەس لەبەردەم پەروەردگارا بە تەقوا نەبێ. لا فەضل لعربی علی عجمی الا بتقوا وە بۆ دنیایش ئەوە بۆ قیامەتە ها الا بتقوا بۆ قیامەتە. ئەوەی تەقوای هەیە بۆ بۆ قیامەت سوودی لێ ئەبینێ بەڵام بۆ دنیا مرۆڤ لەگەڵ تەقوادا ئەبێ شتی تری هەبێ خەیر الناس ئەنفعهم للناسی پێوتین پێغەمەری خوا باشترینی خەڵک ئەوەیە سوودی زۆر بێ بۆ بۆ خەڵک ناڵێ بۆ مسلمانان بۆ خەڵک باشترینی مرۆڤ مرۆڤێکە سوودی هەبێ بۆ خەڵک پێی فەرمووین ان اللە یحب المؤمن المحترف خوا ئیمانداری خاوەن پیشەی خۆش دەوێ پێی فەرمووین من غش فليس منا بۆ دنیا ئەوەی غەش کا لە خەڵکی لە من نیە و لە قیامەت بەتەمای شەفاعەتی من نەبێ کۆچی کرد تا بە ئازادی پێمان بڵێ المومن القوی خیر و احب الی اللە من المومن الضعیف و فی کل خیر ئیمانداری بەهێز لای خوا خۆشەویستر و باشترە لە ئیمانداری زەعیف و لاواز و بێدەسەڵات بەڵام هەردووکیشیان خەیریان تیایە. احرص علی ما ینفعک هەوڵبدە ئەوەی سوودی هەیە بۆت بەدوای ئەوە بڕۆ، واستعن باللە پشت بەخوا ببەسە، ولا تعجز تەمەڵ مەبە، وان اصابک شیء ئەگەر ڕووداوێ ڕوویدا فلا تقل مەڵێ لو انی فعلت کان کذا وکذا ئەگەر وام بکردایە ئاوا و ئاوا بوو. ولکن قل قدر اللە وما شاء فعل بڵێ خوا ئیرادەی وابوو وابێ و وایش بوو فإن لو تفتح عمل الشیطان وتر ئەگەر دەرگای شەیتانەکەیتەوە بێتە ژوورەوە تا لەوێ لە خشتەت ببا پێغەمبەری خوا بۆیە کۆچی کرد تا ئەمانەمان پێ بڵێ تا ئەم دەرسانەمان پێ بڵێ بەڵام ئەبێ هۆکارەکانیش بگرێتە بەر هۆکارەکانیش بگرێتە بەر بیستوتان ئەڵێن کابرایەک بڕیاری یا بوو ئیش نەکاو پاڵی لێ باتۆ چوو بۆ مزگەوت نوێش کرا و سنت کرا و زیکر کرا خەریک بوو خامەکە دەرگای داخست، کەس نەما بڵێ خاڵۆ با بڕۆینۆ تیکەیە نان بخۆین، ئەوسا عادەت وابوو فەقیر و غەریب لە مزگەوتا بمایەتۆ، یەکێ ئەیبردەوە بۆ ماڵەوە، ئوتێل و مەتعەم نەبوو، وەڵا خەریک بوو دەرگاکە داخا، کارەبایش نەبوو دنیا تاریک بوو، خەریک بوو دەرگاکە دەقی، تیوە کێی؟ تی وەڵا منم، ئەی چێکەی لەوێ؟ وەڵا دانیشتووم و پاڵم لێ ئاوەتە و شوێن و ماوام نییە و کار و کەسابەتم نییە، وتی ئێ وتی وەڵا وتم پشت بەخوا ئەبەسم خوا ڕازقە بەڵام وا دیارە قرخەیەکی شێوێ وا دیارە پشت بەخوا بەستن قرخەیەکی شێوێ چونکە ئەگەر نەوتە کابرا پێی نێزانین دەرگاکەی لەسەر داخست ئەڕۆی جا من بەبەستم ئەوەیە لێرە ئەبێ ئینسانی ئیماندار پشت بەخوا ببەسێ لە سەدا سەد بەڵام ئەبێ هۆکارەکانیش بگرێتە دەست، مەسەلەن تۆ بڵێی وەڵا من ئیمڕۆ لە ماڵا دانیشتم پشت بە خوا بەستم خوا ڕازیقە بەو خوایە ناینێرێ ئاوەکە نادێرم کورە خوا ئەرحەم الراحمینە بەو خوایە نایدێرێ نایدێرێ ئەبێ بخوێنی ئەبێ تۆ بکەی ئەبێ ئاو بدێری ئەبێ هەوڵ بدەی ئەبێ خۆت پارێزی اینجا لەگەڵ ئەوە تەوەکولت بەخوا هەبێ تەوەکولی ڕاستی ئەوەیە جووتیار خۆی قەپات نەکا ئەغرازی شەخسی نەبێ هەوڵ و هیمەتی بۆ ڕازی کردنی خوا بۆ دڵخۆش کردنی خەڵکەکە بێ سێیەم، الاعتدال حال سراء والضراء مرۆڤ لە کۆچی پێغەمبەر فێر دەبێ صلی اللە علیە وسلم لە کاتی خۆشی و تەنگانا هاوسەنگ بێ نەک لە خۆشیا قاڵی دنیا بگرێ و بەڵام لە تەنگانا نوزەو باوکە ڕۆیشی دنیا بگرێ نا نە لە خۆشی و بونا غرور ئەیگرێ نە لە تەنگانە و تاریکیا یەئس ڕوی تێ ئەکا لەو حاڵەی سوراقەیان ناردبوو پێغەمەری خوا بگرێ و بیباتەوە حاڵەتی ترسە حاڵەتی ناڕەحەتیە ئەزانن پێغەمبەری خوا چۆن مامەڵەی لەگەڵا کرد سراقە چەقی پێغەمبەری خوا بانگی کرد فەرموو وەرە مەترسە وەرە سراقە چۆنە بەلاتەوە ڕۆژێک بێت تۆ بازنەکانی کیسرای پاشای فارس پیتە دەست و تاجەکەی پیتە سەر خاڵێکی تر الیقین بالعاقبە للمتقین بأن العاقبة للمتقین کۆچ فێری کردین دڵنیابین ئایندە بۆ کەسانەی ئەهلی تەقوان و خۆپارێزن بۆ قورەیش نەبوو بۆ پێغەمەر و یاران بوو کۆچ فێری کردین ئیمانداران ئەبێ خۆگر بن لە مەواقیفە لە ماواقیفە نارەحەتەکانە کە ئینسان تیایا هەڵئەخلیسکێ کۆچ فێری کردین ئەوەی ئەمری خوا و سری خوا بپارێزێ خوا دەیپارێزێ کۆچ فێری کردین ان النصر مع الصبر سەرکەوتن بە سەبرت بەدەسێ بەدان بەخۆ داگرتن سیانزە ساڵ ڕێگە و دووری ئاوارەیی بۆ حەبەشە بۆ تایف بۆ مەدینە ئینجا سەرکەوتن بەدەسێ کۆچ فێری کردین الشجاع والمواقف البطولیە ئازایەتی حەزرەتی عەلی ئازایەتی ئەسماء کچی ابو بکر ئازایەتی عامر مەردایەتی عبداللە کوری اریقد کە موشریک بوو بەڵام دەلیلی پێغەمبەر و ابو بکر بوو خیانەتی لێ نەکردن ئەوە مەواقفی بوتولین کۆچ فێری کردین قائد و پێشەوا ئەبێ حلمی هەبێ مسلمان ئەبێ حلمی هەبێ و هەروەها ئەبێ بەرامبەر بە خراپە چاکە ئەنجام بدا کۆچ فێری کردین ئیمان چگا کاریگەریەکی هەبوو لەسەر کۆچەران و لەسەر پشتیوانانی مەدینە کۆچ فێری کردین بە کۆچ ئیسلام بڵاوەی کرد بە دنیایا کۆچ فێری کردین هەر کەسێ لەبەر خوا واز لە شتێک بێنێ خوا بە باشتر جەزای ئەداتەوە ماڵیان ڕانە مەڕیان و حوشتریان باخە خورمایان دووکانیان زێڕ و ئاسنگەریان هەموویان بەجێ هێشت لەبەر خوا. ژن، مێرد و مناڵەکانی بەجێهێشت. مێرد، ژن و مناڵەکەی بەجێهێشت، مادەم ئیمانیان هەیە، ئەچوون لەبەر خوا، هیجرەتیان ئەکرد، خوا تەعویزی بۆ کردن، جەزای دانەوە، کۆچ فێری کردین، بە کۆچ کردن دەوڵەت دروست ئەبێ، کۆچ فێری کردین، موهاجر و ئەنسار چ جۆرە مەعدەنێکن، چ مەردێکن، لقد رضی اللە عن المهاجرین والانصار. بە تەئکید خوا ڕازی بوو لە کۆچەران و پشتیوانان بڕیاری داوە مۆری سەرفەرازی بۆ لێداون کۆچ فێری کردین مەدینە چ ئەرزێکە چ خاکێکە چ میللەتێکە چ مەعدەنێکە کەوا جەستەی موبارەکی ڕسول اللەی لە باوەش گرتووە لە ڕەوزەی موتەهەرە کۆچ فێری کردین ئەو پەروەردەیەی پێغەمبەر کردی پەروەردەیەکی ناجیح بوو لە سەدا سەد ئەنجامی هێنا و سەرکەوتنی بەدەستهێنا، کۆچ فێری کردین گرنگی و گەورەیی مزگەوت، کە گەییە مەدینە سێ ئیشی کرد، دروستکردنی مزگەوت، برایەتی دروستکردن لە بەینی موهاجر و ئەنسار و لە بەینی ئەوس و خەزرەج، و سێیەم نووسینەوەی دەستووری وڵات کە ئەمڕۆ عیللەتی بێ دەستوورییە میللەتی کورد ئاوای بەسەر دێ میللەتانی دنیا ئاوایان بەسەر دێ دەوری مزگەوت دەوری برایەتی و تۆکمەی و تەبایی دەوری دەستوور و قانوونی ئەساسی وڵات کە ئەو سێ ئیشە ئەو سەروەرە کردی و هەموو عولەما و زانایان ئەڵێن یەکەم دەستووری مەدەنی لەسەر ئەرزا نووسرابێتەوە دەستوورەکەی مەدینەی پێغەمبەری خوایە کە نووسیوێتیوە کە مافی هەموو کەسێکی تیابوو حەقی هەموو کەسێکی تیا دیاری کرابوو کۆچفێری کردین ئافرەت چەندە پێگەی گەورەیە لە ئیسلامە چ دەورێکی بینی بۆ ئەوەی ئەم بانگەوازە سەربخا بۆ ئەوەی خوا لە خۆی ڕازی بکا بۆ ئەوەی پشتیوانی مێردەکانیان بن باوکەکان و براکانیان بن کۆچفێری کردین گەنجان و لاوان چ دەورێکیان هەیە لە ژیانە ئەوە ئیمامی عەلی ئەوە عامر ئەوە زەید ئەوە هەمویان زۆربەی زۆریان گەنج بوون ئەوە یاسر، ئەوە بیلال، هەموو ئەوانە، ئەوە سەلمان چ دەورێکیان هەبوو، وابێ ئەمڕۆیش چ دەورێ بە ئافرەت بدرێ و بە گەنج بدرێ بۆوەی کۆمەڵگا لەسەر پێی خۆی بوەستێ. کۆچ فێری کردین، برایەتی ئەبێ عەسەبییەت نەیەڵێ. ڕەگەزپەرستی نەیەڵێ تانەوتەشەردان لە فڵان تیرە و فلان بنەماڵە و فڵان گەل و نەتەوە نەیەڵێ مادەم ئێمە برای یەکین مادەم ئێمە یەک گەلین یەک نەتەوەین و یەک ئیمان کۆمانەکاتەوە ئەبێ من ڕێز لە تۆ بگرم تۆش ڕێز لە من بگری کۆچ فێری کردین کەوا چۆن ئەبێ عەقیدەی بەتاڵ چارەسەر بکەی چاکسازی تیا بکەی بێنیتی عەقیدەیەکی سەحیح لە جێگەی دابنێی سلوک و هەڵسوکەوتی لار بگۆڕی بە سلوک و هەڵسوکەوتێک کەوا ڕێک بێت لەگەڵ ژیان لەگەڵ قیەم لەگەڵ پێشکەوتن لەگەڵ ئازادی مرۆڤایەتیە ئێمەی کورد و کۆچی ڕسول وڵا ڕسول وڵا و یارانی تەنها لەسەر یەک شت ئازار دران ئابڵۆقە دران، بێبەش کران، دەرکران، کوژران، تەنها ئەیانوت ربنا اللە، بەس لەبەر ئەوە بوو باوەڕی و باوەڕی تەقلیدی و کوێرانەیان قبوڵ نەبوو، رازی نەبوون بەندەی بەرد و دار و جنۆکە و مرۆڤ بن، حەزیان لە ئازادی و سەربەستی بوو، بۆیە لەو پێناوەدا هەموو باجێکیان دا. ئەوان سەرکەوتن، هەرچەندە کەم بوون، کەم دەست بوون، بێکەس بوون، دوژمنیان زۆر بوو، لەبەر ئەوەی، یەک. هەڵگری پەیامێک بوون لە خواوە هاتبوو، ئینا ئەوحەینا ئیلەیکە ان هذا القرآن یهدی للتی هی اقوم. دوو پێشەوا و ڕابەرێکیان هەبوو ڕاستگۆ و دەسپاک و خۆنەویست و ئازا و خۆگر و بەخشندە بوو، بۆ یەک جاریش درۆیان لێ نەبیستووە و خیانەتی لە دوژمنەکانیشی نەکردووە بۆ جارێک، بۆیە سەرکەوتن. سێ باوەڕ و متمانەی تەواویان بە بەرنامەکە و پێشەواکەیان هەبوو، هیچ ڕاڕایی و دوودڵییەکیان نەبوو، بۆیە سەرکەوتن. چوار، پشتیان بە خوا بەستبوو، هەموو هۆکارێکی مادی و مەعنەوییان ئەگرتە بەر بۆ گەیشتن بە هیوا و ئاواتەکانیان. پێنج، جێگەی تانە و تەشەر و لە یەکتر خوێندن و پاشقول لە یەکتردان نەبوو لە بەین ئەندامەکاندا. جارێک. جارێک ئەبو زەڕ یا یەکێکی تر لێی تێکەچێ بە بیلال ئەڵێ یەبنە سەودا، کوڕی ژنە ڕەشەکە، لێی تێکەچێ توڕە ئەبێ، یە بە خەیاڵیا، کوڕی ژنە ڕەشەکە. بیلالیش ئەڕوا بۆ لای نوری چاوەکانم ئەڵێ گەورەم من بۆیە وازم هێنا لە قامچی ئاغا و کۆیلایەتی کەوا کەس گاڵتەم پێ نەکە ئەی چی بووە ئێستا تانەم لێدەن کە خۆم ڕەشم و دایکم ڕەشە پێغەمبەر گیان بانگی ئەکا ئەڵێ تۆ تۆ تۆ ئەوت بەو کوڕە ئینەکە ئیمڕەئون فیکە جاهیلیە یەشتا نەفامی و تیاماوە یەشتا ئیمان کاریگەری تەواوی لێ نەکردووی یەشتا هێشتا ئینجا ئەبو زەڕ یەکسەر ڕیزی موسڵمانان بەجێ یەڵێ و سەنگەرە گوازێتەوە چێ بەناو کافرەکان وای کرد تووڕە بوو لەبەرەوەی قاید عقوبەی دا لەبەرەوەی عەبدێکی ڕەش شکاتی لێ کرد تووڕە بوو نا ئەزانن چی کرد پاڵ کەوت سەری نایە سەر عەرز وتی بیلال بەو خوایە شەریکی نییە ئەبێ بەو پێڕەشانەت کە من وامەزانی من لەتۆ باشترم پێ بخەیتە سەر ئەو ڕیسی ملمە نا وتی بەخوا ئەبێ وابکەی بۆی ژیر بم جارێکی تر غەڵەتی وانەکەم ئێستا ئێوەزدان تەلەڤزیۆنەکان یارێمی کوردستان چیەکەن بە یەکتری بە مردووەکان و بە زینوەکان بە علەماکان بە ئەولیاکان بە سەرکردەکان بە شەهیدەکان وەڵاهی وەڵاهی ئەوەی پێی بڵێی ئابڕوو لە ئیعلامی هەرێمی کوردستانە باری کردووە و نەماوە بە تایبەتی هەندێکیان لە فەیسبووکە نە حەیا و نە حرمەت نە ئەدەب نە ڕێز ئەمە ناوێنەی چی ناوی ئەنەی چی یعنی تۆ تۆ ئەتەوێ من بشکێنی بەوە سەرکەوی من ئەمەوێت تۆ بشکێنم بەوە سەرکەوم ئەوە مجتمعە بۆیە سەرکەوتن شەشەم حیسابی تەواویان بۆ بەرامبەرەکانیان و هێز و تواناکانیان دەکرد و دەرگای گفتوگۆیان داناخز بە هیوای کەمکردنەوەی دوژمنێک و زۆرکردنی دۆستێک لە سڵحی هودەیبیا ئەمان کەم و ئەوان زۆر ڕێگەیان نادەن بڕۆن پیاوێک و دوان و سیان و چوار دێن پێغەمبەری خوا لەگەڵیانا دائەنیشتە صلی اللە علیە وسلم تا نەتیجە تەنازولیش ئەکا لە زۆر ماف کە عومەر و سەحابە خۆیان لێ ڕازی بێ بە تەنازول و سەرشۆڕیە زانن پێغەمەری خوا فەرمێ وازی لێ بێنن ئەبوو بەکر ئەڵێ ئەوە پێغەمەرە عمر دەمدەمەی لەگەڵا نەکەی ئەوە پێغەمەرە بە ئەمری خوا کارەکە پەیمانەکە مۆرەکەن دیقەت بە سەرکردە ئەبێ ئەبێ دووربین بێ دووربین رسول الله صلی الله عليه وسلم رازیە بەوەی بسم الله الرحمن الرحیم بکژێنێتۆ قورەیش ئەڵێن بڵێ بیسمیکە الله ئەی نووسێ رازیە بەوەی محەممەدی رسول الله بکژێنێتۆ بیکا بە محەممەدی کوڕی عەبدوڵڵا ڕازیە بەوەی ئەوەی لای ئەمانەوە بڕاتەوە بە ناو کافرەکان نەیگێڕنەوە ئەوەی لای ئەوانەوە بێ بۆ لای ئەم بگێڕێتەوە بۆیان. بەداخەوە سەرکردەکانمان ناخوێننەوە خوێندیشیانەوە ئیسلام و ژیان و سیرەی پێغەمبەر ناخوێننەوە دەرسی لێوەرناگرن ئەگینا ئەگەر حودەیبیە نەبوایە ئیسلام ئەم شان و شەوکەتەی نەبوو ئەزانن خوا بۆ حودەیبیە ئەڵێ چی ئەڵێ ئینا فەتەحنا لەکە فەتحا موبینا فەتحی موبین فەتحی مەکە نییە بەدر نییە خەیبەر نییە هیچ کامێکیان نییە فەتحی موبین ئەو سڵحەیە کە پێغەمەری خوا ئەو تەنازولانەی تێکرد بەڵام گرەوەکەی بردەوە بۆیە بێ کورد و ئەوانەی کەوا خۆیان بە بەرپرسی کورد دەزانن زۆر دووربینانە مامەڵە بکەن لەگەڵ واقع و لەگەڵ ڕووداوەکانی ڕۆژە خاڵێکی تر سەبر و دان بەخۆگرتن لە پاش باوەڕ و ئیسلام چەکی دووهەمیان بوو خاڵی هەشتەم ئەخلاقی جوان و باشیان هەموو گەلانی سەرسام کردبوو هەر کەس مامەڵەی لەگەڵ بکردایە بەبێ زۆر لێکردن قەناعەتی دەکرد و موسڵمان دەبوو ئاگایان لە هەژارەکان نەبوو ئەی ئەبێ لە تەنگانا چۆن ئاگایان لێمان بێ؟ ئێمە سەیارەکە پاسەکە باش ئەڕوا لێی ناپرسێتەوە بڵێ ئاو پێ نان و پێ ئەگەر پاسەکە وەرگەڕێ ئەبێ چۆن ئاگای لێم بێ ئەمە دەرسن ئەمانە من لە هیجرەت وەرم گرتووە ئەمڕۆیش گەلی کورد بە تایبەتی لە باشووری کوردستان بە تاقیکردنەوەیەکی قورسدا دەڕوا ستەم و بێبەشکردن لە لایەک، گەلەکۆمە لە لایەکی تر، لەتوپەت بوونی میللەتی کورد و ڕاجیایی و بێسەروبەری و نەبوونی یەک بەرنامە و یەک مەنهەج و دەستووری تۆکمە کە کۆدەنگیی لەسەر بێ، نەبوونی یەک مەرجەع و سەرکردە هەمووان پێی ڕازی بن. دۆستی سەر سفرە و نەوتی زۆرە، بەڵام دۆستی تەنگانەی نییە و دیار نییە. ئا لەم کات و ساتەدا بەشێک لە لایەنەکان بڕیاریان داوە گشتپرسی بکرێت ڕۆژی دووشەممە، سێ ڕۆژی تر، بەشێکی تر بە گونجاوی نازانن، لەم نێوەندەدا میللەتەکەش سەری لێ شێواوە و پشتگیری هەر لایەک بکات، لایەکەی تر بە خائین و خۆفرۆش ناوزەدی دەکەن. سوننە و شیعە و تورکمان و حەشد و عەسائیب و جەیش و شورتە و تورکیا و ئێران هەڕەشەی ماری تۆپیومان لێ دەکەن. زلهێزەکان، ئەنجومەنی ئاسایش داوای نەکردنی دەکەن، ڕازی نابن پێی ئەڵێن دوای خەن. بۆیە من لێرەوە داوا دەکەم بانگ با گشت لایەنەکان و کەسایەتییەکان لەم سێ ڕۆژەدا بگەنە یەک بڕیار بەتایبەتی بزوتنەوەی گۆڕان و کۆمەڵی ئیسلامی با قەناعەت بکەن بەوانی تر بڕۆن دانیشن لەگەڵیانا ئەمە مستەقبەلی کوردە با بزوتنەوە و گۆڕان و نەخێر لە ئێستادا وا نەزانن ئەگەر ئەوان کردیان و دۆڕاندیان ئەوان وەکو بەرزەکی بانان بۆی دەرەچن لێرە و ئەوەی هات بۆ ئێرە ئەڵێ ئێوە کوڕی باشن خزمی ئێمەن نا هەمووی لە کەشتیەکایە با ئەمان قەناعەت بەوان بکەن ئەگەر یا ئەوان قەناعەت بەم دوو لایەن و سێ لایەن و بەرەی نەخێرەکە بکەن با قەناعەت بکەن دانیشن بە یەکم با ئەوان قەناعەت بەمان بکەن و بە پرس و ڕا لەگەڵ ئەوانەی پێیان دەڵێن دۆست ڕاوێش بکەن نابێت گرەو لەسەر مێژوو ئایندەی گەلێک بکرێ منیش پێم باشە دوا بخرێ و نەکرێ ئەمە حاڵی ئەم میلەتەیە وەک تەختەی سەر ئاو وای نازانین نازانی چۆن بڕۆی و چی بکەی ناگەنە یەک کە وەختێکیش ئاشتیانە بێتەوە شەقەی ماچیان ئەگاتە سورێن و قەندیل وەختێکەونە شەڕە جنێو ژێری حەوت تەبەقەی ئەرز دەرێن بەرامبەر بەیەکتری ئەم میلەتەش دەرز وەرناگرێ ڕێزم هەیە بۆتان ئەم میلەتە دەرز وەرناگرێ ئەم میلەتە هۆش ناکاتەوە ئەم میلەتە نازانێ تاکەی تاکەی هەنگە شەلێ بکا بە دوای سەرکردەیەک پێشەوایەک، حیزبێک، گەورەیەک، بەرنامەیەک کە خەمی ئەو ناخوا ئەگەر بوو بۆ خۆی و کەسوکارەکەیەتی، ئەگەر نەبوو لێقۆمان بوو بۆ هەموویەتی. ئەبێ ئێمەیش بیر بکەینەوە. من ئەڵێم ئەبێ ئەم لایەنانە ئیمڕۆ و بەیانی، شەممە و یەکشەممە، قەناعەت بە یەکتری بکەن. یا نەکرێ، یا ئەگەر کرا ئەوان ئەوەی کە ئەڵێ با بکرێ و بەڵێ قەناعەت بەمانی کە بکەن کە بڵێ بابە وەرن ئەمە مەسیری هەموومانە بۆ ئەوەیە میلەتە سەری لێ تێک نەچێ ماڵی وێران نەبێ وا نەزانن ئێمە لە سویسرا و سوید و نەرویجین ئێمە لە بەینی لە بەینی چوار پێنج بەرداشاین هەمووی ئەمانە ئەیانەوێ بمان کەن بە بڕێژ بە عەردی سفر بمان هاڕن قوتمان بەن وا نەزانی لێرە ئەگەر وتیو باشە یا نا ئیتر وەڵا دنیا وەکو ماسی مەیو وایە بەخوا ناڕەحەتی بە دواوەیە بەخوا زەحمەتی بە دواوەیە بەڵام مەسئولیەتی گەورە ئەکەوێتە سەری کاربەدەستان نیوە و پەنجای مەسئولیەتیش ئەکەوێتە سەر جەماوەر و میلەت خوا لە گوناهی من و ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکا خوا ئیسلاحی حاڵمان بکا خوایە بارێ نەدەی بەسەرمانا بەرگەی نەگرین خوایە ئەمتیحانێکمان نەکەی تیان ناجح نەبین خوایە ڕێنماییمان بکەی خوایە بەرچاومان ڕوونکەیتەوە